خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسەری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی. نەواسی کوڕی سەمعان ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمووی گوێم لێ بوو پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەیفەرموو ڕۆژی قیامەت قورئان و یارانی قورئان دەهێنن واتە ئەو کەسانەی کە لە دونیادا ڕەفتاریان پێ کردووە سورەتی بەقەرە و ئالی عمران وە پێش قورئانەکە دەکەون حاڵیان وەهایە لەسەر دۆست و یارانی خۆیان دەکەنەوە و لەسەریان هەڵدەدەنێ. بسم اللە الرحمن الرحیم. بەناوی خوای میهرەبان و بەخشندەی نیعمەتی گەورە و بچوک. واللە عزیز ذو انتقام. بەر لەوەی قورئان بنێرێ بۆ شارەزاکردن و ڕێپیشاندانی خەڵک هەموو کتێبەکانی خۆی ناردووە بۆ ئەوەی حەق و ناحەق لەیەک جیابکەنەوە، بێگومان ئەو کەسانەی ئیمانیان نییە بە ئایەتەکانی خودا سزایەکی سەخت و ناباریان ئەدرێت لە ڕۆژی حیسابدا. لااله الا هو العزیز الحکیم ئەو خودایەکی گەورە و بە دەسەڵاتی وەهایە لەناو مناڵدانا لە سکی دایکدا وێنەی ئێوە ئەکێشێ هەرچۆن کە مەیلی هەبێ و خواستی لەسەر بێ هیچ کەس نییە بەڕاستی بپەرسترێ و بەندەگی بۆ بکرێ ئەو نەبێ خودا بە دەسەڵاتە و کارەکانی پڕ حیکمەتن جا ئەو کەسانەی دڵیان کرمێ و نەخۆشە شوێنی ئەو ئایەتە موتەشابیهانە ئەکەون بە نیازی فیتنە بەرپا کردن و گومان خستنە ناو دڵی خەڵکەوە ئیتر یان زاهیرەکەی ئەگرن یان بە ئارەزوی خۆیان مەعنای بۆ دانێن کە مەعنا و تەئویلی ئەو جۆرە ئایەتانە نازانێ خودا نەبێ خۆ ئەگەر زانینیان بۆ زانایانی لە عیلما دەست ڕۆشتوش بشێ ئەوا خوای گەورە نیعمەتی زانینەکە بەوانیش دەبەخشێ هەروەها ئەو زانا دامەزراوانە ئەڵێن باوەڕمان بە قورئان هەیە هەمووی لەلای خوداوە هاتۆتە خوار تەنها ئەوانە بە وردی بیرەکەنەوە کە خاوەن هۆش و فامن و بەدوای ڕاستیا ئەگەڕێن و دوای ئارەزووی نەفس ناکەون و ئاژاوەیان ناوێ. ربنا لا تزغ بەڕاستی نیشانەی گەورەی و دەسەڵاتی خواتان بۆ دەرکەوت لە دوو کۆمەڵدا کە یەکێکیان لە پێناوی ڕەزای خودا و سەرخستنی ئاینی ئیسلامدا ئەجەنگان و ئەو کۆمەڵەکەی تر کافر بوون و دژی ئاینی ئیسلام شەڕیان بە خەڵکە فرۆشت و ئەجەنگان موسڵمانەکان بە چاوی خۆیان کافرەکانیان ئەبینی کە چەند ئەوەنەی ئەمانن بەڵام خودا بە یارمەتی خۆی ئەوەی مەیل و خواستی لەسەر بێ یارمەتی ئەدات. ئیتر کەم و زۆری لەبەردەم توانایی خودادا نانوێنێ. لەم سەرخستنەدا پەند و بەرچاو ڕوونکردنەوە هەیە بۆ ئەوانەی وریان و ڕاستیی ئەبینن و کۆراییان دانەهاتووە. شایەنی باسە ئەم ئایەتە پیرۆزە دەربارەی غەزای بەدری گەورەیە کە موسڵمانەکان لەگەڵ کەمیشیانا بەسەر کافرەکانی قوڕەیشدا سەرکەوتن و زۆریان لێ کوشتن و گەلێکیشیان لێ بەدیل گرتن. ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئایا خەبەرتان بدەمێ بە نیعمەتی چاکتر لەوانە کە باسمان کردن؟ بۆ ئەوانەی خۆیان لە گوناهە پارێزن و لە خودای خۆیان ئەترسن چەند باخێکی زۆر جوان و ڕازاوەی وەها هەیە کە چەند جۆگای پاک و خاوێن بە بەینیانا ئەڕوا ئەو لە خوا ترسانە لەو باغ و لالەزارانەیا ئەمێننەوە هەتا هەتایە لەگەڵ ژنی پاک و خاوێن بێجگە ئەوەی کە نیعمەتی هەرە گەورەی ڕەزامەندی خوایان هەیە ئەوانەی کە خۆگرن و ئەتوانن بەسەر نەفسی خۆیانا زاڵ ببن و گوناه نەکەن و لە بیر و باوەڕ و کردار و گوفتارا ڕاستگۆن ئەوانەی کە عیبادەتەکەن و بەندەیی بۆ خوا ئەکەن و لە ڕێگای ڕەزامەندی خوادا ماڵی خۆیان سەرفەکەن و لە بەرەبەیانا لە خودا ئەپاڕێنەوە و تکای ئەوەی لێ ئەکەن لە گوناهیان ببورێ خودا دادپەروەرە لە حوکمیدا و لە ڕۆزیدانیا بە خەڵک و لە هەموو کردەوەیەکیدا، بێگومان شاهیدی ڕاستەقینە لە هەموو کارێک و لە هەموو شتێکدا خودایە جیهانی دروستکردووە و هەر ئەویش ئەو دەلیلانەی دروستکردووە کە دەلالەت لە بوون و یەکیەتی خودا ئەکەن و هەر ئەویش تەوفیقی زاناکانی داوە کە ئەو دەلیلانە بزانن خودا نییە ئەو نەبێ کە دەسەڵاتدارە و خاوەن حیکمەتە. کتابییەکان، گاور و جولەکە، پاش ئەوەی ڕاستییان بۆ دەرکەوت و لایان ئاشکرا بوو کە ئیسلام حەقە، کەوتنە ئاژاوەنانەوە و دوژمنایەتی لەگەڵ دینی ئیسلام. ئەمانە لە کاروباری پێغەمبەرە پێشوەکانیشدا هەروا دەستیان دا بۆ جیاوازی نانەوە و درۆودەلەسە، لەگەڵ ئەوەیش کە ڕاستییان بۆ دەرکەوتبوو. جوولەکە دەیان وت عوزەیر کوڕی خودایە و گاورەکانیش عیسایان بە کوڕی خودا دائەنا، ئەم کارانە زوڵم بوون لەلایەن ئەوانەوە. بێگومان هەر کەس کافر بێ و ئیمان و باوەڕی بە ئایەتەکانی خودا نەبێ، خودا بە توندی تۆڵەی لێ ئەسێنێتەوە. خودا زۆر زوو حیساب لەگەڵ ستەمکاران ئەکات. جا ئەگەر لە بابەتی دینەوە موجادەلەیان لەگەڵتا کرد تۆ پێیان بڵێ من و ئەوانەی پەیڕەوی مەکەن بە هەموو ئیخلاسەوە خۆمان داوەتە دەستی خودا و تەنها ئەو ئەپەرستین کە تاک و بێ هاوڕێ و بێ وێنەیە بڵێ بەوانەی کە خاوەن کتێبن وەکو جولەکە و گاور هەروەها بڵێ بەو ئومیانەی کە کتێبیان نییە وەک موشریکەکانی قوڕەیش ئایا ئێوەش خۆتان تەسلیم کردووە بە خودا و ئاینی ئیسلامتان قبوڵ کردووە؟ جا ئەگەر موسڵمان بوون ئەوا ڕێگای ڕاستیان گرتووە خۆ ئەگەر بە گوێیان نەکردی و سەرپێچیان کرد و ڕێی چەوتیان گرت ئەوا تۆ ئەی پێغەمبەر تەنها ئەوەت لەسەرە خەبەریان بدەیتێ و ڕێگای ڕاستیان پیشان بدەیت خودایش بینایە و بەندەکانی خۆی و کرداریان ئەبینێ سەیری ئەوانە ناکەی بەشیان لە کتێبی ئاسمانی پێدراوە و بەش بە حاڵی خۆیان شت ئەزانن کەچی کە بانگەکرێن بۆ لای قورئان یان تەورات تا حوکم بدەن لە بەینیاندا و ئیسپاتی بکەن کە ئیبراهیم یەهودی نەبووە بەڵێ کە بانگەکرێن بۆ ئەم مەبەستە هەندێکیان پشت هەڵەکەن و ڕوو لە ڕاستی وەرەچەرخێن و ڕازی نابن بە حوکمی ئەو کتێبانە ئەم حاڵی ئینکار و ڕووەرچەرخاندنەیان لەبەر ئەوەیە کە ئەڵێن ئێمە چەند ڕۆژێ نەبێ ئاگری دۆزەخ لە لەشمان ناکەوێ ئەم مەغروری و لەخۆبایی بوونەیان لەبەر ئەو درۆ و دەلەسەیە کە هەڵیان بەستوە و ئەڵێن چەند ڕۆژێک نەبێ سزا نادرێین و باوباپیرە پێغەمبەرەکانمان تکامان بۆ ئەکەن لای خودا گوایە خودای گەورە وەعدەی داوە بە یەعقوب کە نەوەی ئەو سزا نادات تۆ ئەی پێغەمبەری خودا بڵێ پەروەردگارا خاوەن موڵکی هەموو جیهان بتەوێ موڵک و دەسەڵات بە هەر کەس بدەیت ئەیدەیتێ و بتەوێ لە هەر کەسی بسێنیتەوە لێی ئەسێنیتەوە بتەوێ گەورەی و شان و شکۆ بە کەسێ بدەیت ئەیدەیتێ و بتەوێ هەر کەس سووک و ڕیسوا بکەی ئەیکەی تۆ بەسەر هەموو شتێکا توانای و هیچ شتێ لە ژێر دەسەڵاتت دەرناچێ خودایەکی بە دەسەڵاتی وەهایت شەو و ڕۆژ ئەدەیتە دەمی یەک و بە دوای یەکدا ئەیانهێنی گیان لەبەر ئەمرێنیت و لە ماددەکەی خۆی زیندووی ئەکەیتەوە یان ئینسان لە نوتفە دروسەکەیت و لە ئینسانیش نوتفە یان نەوەی موسڵمان لە ئینسانی کافرە خەیتەوە و نەوەی کافر لە ئینسانی موسڵمان نابێ موسڵمانەکان بە هۆی خۆشیایەتی و دۆستایەتی سەردەمی جاهیلیەتەوە کافرەکان بگرن بە دۆست و برادەری خۆیان لە باتی موسڵمان ئەبێ دۆستایەتی و دوژمنایەتی موسڵمان بۆ خودا بێ تەنها موسڵمانەکان شایەنی ئەوەن بکرێنە دۆست هەر کەس شتی وەها بکات لە لایەن خوداوە پایە و نرخی نیە و دۆستایەتی لای خودا نیە مەگەر لە شەڕی ئەو کافرانە بترسن و دۆستایەتیەکە بۆ ئەوە بێ توشی ئازار نەبن لەم حاڵەدا دروستە دۆستایەتی پیشان بدەن واللە علی کل شیء قدیر. پێیان بڵێ ئەوەی لە دڵتانایە وەک دۆستایەتی کافران ئەگەر بیشارنەوە یان دەریبڕن خودا پێیەزانێ خودا هەرچی لە ئاسمان و ئەرزایە ئەیزانێ و ئاگای لێیەتی و دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ و توانایە پێیان بڵێ بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن و بەو ڕێگایەدا بڕۆن پێغەمبەر بۆی دیاری کردوون جا ئەگەر سەرپێچییان کرد و دوای ئامۆژگاریت نەکەوتن ئەوا بێگومان خودا کافرانی خۆش ناوێ و لە ڕۆژی خۆیدا تۆڵەیان لێ ئەکاتەوە. إن الله انک انت السمیع العلیم. یادی ئەوە بکەرەوە و باسی ئەوە بکە کە حەرەمی عیمران موناجاتی لەگەڵ خودادا کرد و عەرزی کرد، خودایە ئەوەی لە سکمایە نەزری تۆ بێ و تەرخان بێ بۆ خزمەتی بەیت المەقدس، لێم قبوڵ بکە تۆ شنەوا و زانایت و هیچت لێ ون نابێ. کاتێک کە حەرەمی عیمران سکەکەی دانا و مناڵەکەی لێ بوو وتی خودایە مناڵەکەم کچە خودا لەو باشتر ئەزانێ کە کچە و دیاریشە نێرینە وەک مێینە نییە وا من ناوم نا مەریەم و خۆی و نەوەی ئەخەمە پەنای پارێزگاری تۆ لە شەڕی شەیتانی دوور لە ڕەحمەتی خودا زەکەریا کە لەو وەختەدا پێغەمبەر بوو بەیت المقدسی بەدەستەوە بوو سەرپەرشتی و چاودێری مەریەمی گرتە ئەستۆ و لە شوێنێکی ئەمیندا داینا هەر کاتێ زەکەریا ئەڕۆشتە ژوورەکەی و سەری لێ ئەدا سەیری ئەکرد ڕزق و میوە و خواردەمەنیەکی جوانی لا دانراوە لە مەریەمی ئەپرسی ئەمەت لە کوێ بوو ئەویش وەڵامی ئەدایەوە ئەیوت لەلایەن خوداوە بۆم دێت پاش ئەو تکا و نیزایە جوبرەئیل بە ئەمری خودا بانگی لێ کرد. لەو کاتەدا لە میحرابدا نوێژی ئەکرد، مژدەی پێ دا و وتی، خودای گەورە مژدەت ئەداتێ بە کوڕێکی ڕێک و پێک کە ناوی یەحیایە و باوەڕی بە کەلیمەی خودا هەیە، واتە عیسا، کە بە ئەمری خودا بە بێ باوک بووە. یەحیا ئینسانێکی پڕ قەدرە و پارێزگار و خودا پەرستە و خۆی زۆر دوور ئەخاتەوە لە گوناه و یەکێکە لە پێغەمبەران و پیاوچاکان. زەکەریا عەرزی خودای کرد نیشانەیەکم بۆ دابنێ بەو نیشانەدا بزانم ئیشاعی ژنم سکی هەیە خودا فەرمووی نیشانەی سکبوونەکەی ئەوەیە کە تۆ لەو کاتەدا سێ ڕۆژ ناتوانی قسە لەگەڵ خەڵک بکەی بە ئیشارە و ڕەمز نەبێ واتە یا بەسەر یان بەدەست و هاوچەشنی ئەمانە لەو ڕۆژانەدا زیکری خودا زۆر بکە و بە ئێوارە و بەیانیان تەسبیحاتی بۆ بکە ئەمانەی پێم گەیاندی ئەی پێغەمبەر دەنگ و باسی عالەمی غەیبن و بە وەحی بۆمان ناردووی ئەگەر ئاگەدارمان نەکردیتایە نەت ئەزانین تۆ لای ئەوان نەبووی کە زەکەریا و زاناکانی بەیت المەقدیس قورعەیانە کرد تا بزانن سەرپەرشتی کردنی مەریەم سەلامی خوای لێ بێ بەر کامیان ئەکەوێ لایان نەبووی کە لەسەر ئەو مەسەلە لەناو خۆیانا بوو بە دەمەقاڵەیان و لەسەر بەخێوکردنی مەریەم منافەسەی یەکتریانە کرد مەریەم وتی، خودایە، من چۆن مناڵمە بێ کە هەرگیز بنیادەمێ دەستی لێ نەداوم و شووم نەکردووە؟ خودا فەرمووی، خودا وەهایە، هەر چی بوێ دروستی ئەکات، خودا کە خواستی لەسەر بوونی شتێک بوو، هەر تەنها ئەوەندەیە پێی ئەڵێ ببە و ئەویش ئەبێت. من لە قوڕ شتێ دروست ئەکەم لەسەر شێوەی پەلەوەر و فووی پێ ئەکەم بە ئیزنی خودا گورجە بێتە پەلەوەری ڕاستەقینە کێری زکماک و بەڵەک چاک ئەکەمەوە و بە ئیزنی خودا مردوو زیندوو ئەکەمەوە و پێتان ئەڵێم کە چی ئەخۆن و چی هەڵەگرن لە ماڵدا بێگومان ئەم موعجیزانە دەلیلی گەورەن لەسەر توانایی خودا ئەگەر ئێوە خاوەن ئیمان بن. لای خوداوە ئایەتێکم بۆ هێناون کە بریتییە لەوەی، اللە، خودای من و خودای ئێوەیشە، یا خۆ مەبەست لە ئایەت موعجیزەیە، واتە موعجیزەم بۆ هێناون بۆ ئیسپاتی ڕاستی قسەکانم، لە خوا بترسن و بە گوێم بکەن و وەرنە سەر ڕێگای ڕاست. ان اللە ربی و ربکم فاعبدوه جا کاتێک کە عیسا تێگەیشت و هەستی کرد بەوەی ئەوانە کافر و بێ ئیمانن، ڕووی کردە قەومەکەی و وتی، کێ یارمەتیم ئەدا لە ڕێگای خودادا و لە پێناوی ئایینی ڕاستدا؟ هاوڕێ ڕاستەکانی وتیان، ئێمە یارمەتیدەرتین بۆ ڕێگەی خودا و باوەڕمان بە خودای تاک و بێ عەیب هەیە، تۆیش لە ڕۆژی قیامەتدا لای خودا شایەتیمان بۆ بدە کە موسڵمانین و ئیمانمان پێی هەیە. واللە خیر الماکرین. ئەو جولەکانەی عیسا هەستی بە کوفریان کرد دەستیان دایە فڕو فێڵ و یەکێکیان دیاری کرد عیسا بکوژێ خودای گەورەیش بەرامبەری ئەوە سەری لێ تێکدان و شێوەی عیسای خستە سەر ئەو کابرا و کابرا خۆی کوژرا و عیسا بەرز کرایەوە بۆ ئەو پایەی کە خودا بۆی دانابوو یادی ئەوە بکە کە خودا فەرمووی، ئەی عیسای کوڕی مەریەم، من ئەجەلی تۆ دوائەخەم بۆ وەختێکی دیاری کراو و لە کوشتنی ئەوان ئەتپارێزم، یا من لە زەوی وەرتەگرم یا من بە خەوتوویی بەرزتەکەمەوە، یا من لە ئارەزووی نەفس پاکتەکەمەوە و وات لێئەکەم شایەنی ئەوە بی بەرز بیتەوە بۆ عالەمی مەلەکوت. من بەرز تەکەمەوە بۆ بارەگای کەرامەت و شوێنی مەلائیکەکانم من پاک تەکەمەوە لە بەدی دراوسێتی کافران من وا ئەکەم لە پەیڕەوانت و دەسەڵاتی وەهایان ئەدەمێ کە هەمیشە و تا قیامەت بەسەر کافرانا زاڵ و سەرکەوتوو بن پاشەوە سەرنجامتان ئێوەیش و ئەوانیش بۆ لای منە و لای من کۆ ئەبنەوە و ئەو وەختە من حوکمی خۆم ئەدەم لە بەینتانا لەو شتانەدا کە ئیختیلافتان تیایاندا هەبوو وەرنە مەیدان، کوڕەکانمان و کوڕەکانتان و ژنەکانمان و ژنەکانتان و خۆمان و خۆتان بانگ بکەین و هەموومان کۆ ببینەوە و ڕوو بکەینە خودا، هەردوولامان لەعنەت لە درۆزن بکەین و بڵێین، نەفرین و بێبەشبوون لە ڕەحمەتی خودا لە درۆزن. إن هذا لهو القصص الحق بڵێ ئەی کتابیەکان وەرن بۆ وەرگرتنی وتەیەک کە هەموو پێغەمبەران و هەموو کتێبە خوداییەکان یەک قسەن تیایا و هیچ جیاوازیەکیان نیە ئەویش ئەوەیە کە عیبادەت بۆ کەس نەکەین بۆ اللە نەبێ و هاوڕێی بۆ دانەنێین لە پەرستندا و بەتەنها ئەو بپەرستین و هەندێکمان هەندێکی ترمان نەکەینە خودا و نەیان پەرستین جا ئەگەر ڕوویان وەرچەرخاند و بەگوێیان نەکردی ئەوا پێیان بڵێن دەی ئێوە شاهید بن کە ئێمە ئیمانمان بەم ڕاستیانە هەیە و ئێوە ئیمانتان پێیان نیە. افلا تعقلون. ئەی ئەهلی کیتاب بۆچی دەربارەی ئیبراهیم دەمەقاڵە ئەکەن هەندێکتان بە جولەکەی دائەنێن و هەندێکی ترتان بە گاوری حسێب ئەکەن تەورات و ئینجیل پاش وەفاتی ئیبراهیم نازڵ بوون و ماوەی بەینی ئەم کیتابانە و ئیبراهیم زۆرە بۆ عەقڵ و هۆشتان بەکار ناهێنن کە بزانن چۆن ئیبراهیم ئەبێتە جولەکە یان گاور واللە یعلم وانتم لا تعلمون بەهەر حاڵ ئێوە موجادەلەتان کرد لە هەندێ شتدا کە لە تەوڕات و ئینجیلا هەن و لەوانەیە بە ڕاست و بە درۆ شتێکی لێ بزانن ئەی بۆ لە شتێکدا کە هیچی لێ نازانن موجادەلە ئەکەن وەک وەزعی حەزرەتی ئیبراهیم کە خودا خۆی ئەیزانێ و بە هەموو شت ئەزانێ و ئێوە نازانن بێگومان نزیکترین کەس لە ئیبراهیم و دۆستترین کەس بۆی ئەوانەن لە ئوممەتەکەی خۆی کە وەختی خۆی ئیمانیان پێ هێناوە و پەیڕەویان کردووە هەروەها ئەم پێغەمبەرەیە واتە حەزرەتی محمد کە لە شتە بناغەییەکانی ئایینە موافقیەتی و باوەڕی پێی هەیە ئەوانەیش ئەمڕۆ موسڵمان بوون و ئیمانیان بە خودا و پێغەمبەر هەیە لەوانەن کە زۆر لە ئیبراهیمەوە نزیکن و دۆستینی خودا پشتی موسڵمانان ئەگرێت و یارمەتیان ئەدات هەندێک هەن لە ئەهلی کیتاب زۆر پێیان خۆشە بێ و زۆر حەزەکەن گومڕاتان بکەن و لە ئایینی ئیسلام وەرتان چەرخێنن لە ڕاستیدا ئەمانە گەلۆری وەک خۆیان نەبێ ناتوانن کەس گومڕا بکەن و هەر هەوڵێکی گومڕا کردنیش بدەن گوناه و تاوانەکەی ئەستۆی خۆیان ئەگرێتەوە و گومڕایی و سزای خۆیان زیاد ئەکات ئەی کتابیەکان بۆچی ئیمان بە ئایەتەکانی خودا ناهێن و سەرپێچی ئەکەن لە پەیڕەوی محمد کە خۆیشتان زۆر باش ئەزانن ئەم ئایەتانە ڕاستن و بەپێی ئەوەی لە تەورات و ئینجیلدا بەرچاوتان کەوتووە ئەم ئاینی ئیسلامە ڕاستە و حەقە. يا أهل الكتاب لم تلبسون الحق بالباطل وتكتمون هەندێ لە ئەهلی کیتاب ئەڵێن بەڕۆژدا ئیمان بێنن بەو قورئانەی نێرراوە بۆ موسڵمانەکان کە لەگەڵیان هەڵەستین و دائەنیشین و بە شەو کە لەناو خۆمانا کۆئەبینەوە و لەوان جیائەبینەوە ئیمانی پێمەهێنن بەڵکو ئەو موسڵمانانە کە ئەمەیان بیست لە دینەکەی خۆیان وەرگەڕێن و پەشیمان ببنەوە گوایە موسڵمانەکان بڵێن ئەهلی کیتابەکان لە ئێمە زاناترن. کە ئەوان هەڵگەڕابنەوە با ئێمەش هەڵگەڕێینەوە. ئەهلی کیتاب لەناو خۆیانا ئەڵێن، کەس بە ئیماندار مەزانن و باوەڕ بە کەس مەکەن بەوانە نەبێ دوای ئایینتان کەوتوون، جا تۆ پێیان بڵێ، بێگومان هیدایەت تەنها هیدایەتی خودایە، ئێوە کە لەناو خۆتاندا ئەو قسانە ئەکەن و ئەو پیلانانە ئەنێنەوە هەمووی لە حەسادەتەوەیە و پێتان ناخۆشە کەسی تر کتێب و ئایینی بۆ بنێررێ وەک ئەوەی بۆ ئێوە نێرراوە، داختان لێ دێ موجادەلەتان لەگەڵ بکەن لای خودا. کتابی وا هەیە ئەگەر سەد هەزار دیناریشی لا دابنێی بە ئەمانەت بە ئاسانی ئەیداتەوە دەست و خیانەتی تیا ناکات هیوایشەیە جێگای بڕوا نیە تەنانەت ئەگەر دینارێکشی لا دابنێی بۆت ناگەڕێنێتەوە مەگەر لەسەر سەری ڕاوەستی و وازی لێ نەهێنی تا لێی وەرەگریتەوە ئەوانەی وەختی خۆی پەیمانیان بە خودا دابوو کە ئیمان بە پێغەمبەر بێنن و یارمەتی بدەن کەچی لە پاشانا وەفایان بەو پەیمانە نەکرد و بەرامبەر بە ماڵی بێ مایەی دونیا گۆڕیانەوە و پەیڕەوی پێغەمبەریان نەکرد ئەوانە لە قیامەتدا بێبەش ئەبن لە کەرەمی خودا خودای گەورە لەو ڕۆژە پڕ سامەیە قسەیان لەگەڵ ناکات و ناڕوانێ بۆیان و بە بێگوناهیان دا نانێ و مەدحیان ناکات و سەرباری ئەمانەش سزای توند دەدرێن کتابی وا هەن خۆیان شتێ بە زمانی عیبری ئەنووسن دێنەی خوێندنەوە و زوبانی خۆیان پێچەدەن لە خوێندنەوەیدا وەک تەورات بخوێننەوە بۆ ئەوەی خەڵک گومان بەرن کە قسەی تەوراتە کەچی قسەی خۆیانە و هی تەورات نییە ئەڵێن ئەمە کە ئەیخوێنینەوە لای خوداوە هاتووە کەچی لای خوداوە نەهاتووە درۆ هەڵەبەستن بە زمانی خوداوە و خۆیشان زۆر چاکەزانن کە لای خوداوە نییە و خۆیان دایان ناوە ڕەوا نیە بنیادەمێ خودا کتێب و ژیری و دەسەڵاتی بداتێ و بیکاتە پێغەمبەر کەچی بە خەڵکی بڵێ عیبادەتی من بکەن و هی خودا مەکەن و بەندەی من بن بەڵکو ئەبێ پێیان بڵێ ئەبێ پەیوەندیتان بە خودای خۆتانەوە هەبێ و ئەو بپەرستن چونکە کتێب فێربوون و دەرستان بە خەڵک وتووە و گەیشتوونەتە پایەێ ڕابەری خەڵک بکەن. خودا پێی وتن، ئەوەی بۆم هێناون لە کتێب و حیکمەت ئەبێ باوەڕی پێ بکەن و ئیشی پێ بکەن و کە لە لای خوداوە پێغەمبەرێ ڕەوانە کرا مەبەست حەزرەتی محمدە کە باوەڕی بە کتێب و ئاینی ئێوە هەیە ئەبێ نەوەکانتان و پەیڕەوەکانتان باوەڕی پێ بکەن و ئیمانی پێ بهێنن و پشتگیری لێ بکەن ئنجا پاش ئەم پەیمانە ڕووی تێ کردن و پێی وتن ئەو خودایەی هەرچی لە ئەرز و ئاسمان دایە ملکەچیەتی بە خواهیش و ئارەزوو بێ یان بە زۆر بە ئیختیار بێ وەک ملکەچی مەلائیکەکان یا موسڵمانەکان کە ورد دەبنەوە لە دەلیل و موعجیزە یان بە زۆر بێ وەک کافرەکان کە بە زۆر ئیسلام ئەبن یان دووچاری تەنگانە ئەبن وەک غەرق بوون و زەوی قوتدان کە ناچار ئەبن ئیمانی پێ بهێنن لە ئەنجامیشا هەرچی کائینات هەیە سەرەنجامی هەمووی لای خودایە. باوەڕمان هەیە بەو کتێبانەی لەلایەن خوداوە بۆ ئیبراهیم و ئیسماعیل و ئیسحاق و یەعقوب و کوڕەکانی نێرراون. باوەڕمان هەیە بە تەورات کە بۆ موسا نێرراوە و بە ئینجیل کە بۆ عیسا ڕەوانە کراوە. باوەڕمان هەیە بە هەموو ئەو کتێبانەی لەلایەن خوداوە بۆ پێغەمبەرانی تر نێرراون. وەکو یەک باوەڕمان بە پێغەمبەران هەیە و هیچیان لەوی تریان جیا ناکەینەوە. هەموومان ملکەچی خودا و فرمانی خوداین. واللە لا یهدی القوم الظالمین خودا چۆن هیدایەتی ئەوانە ئەدات کە پاشەوەی ئیمانیان هێنا و شایەتیان دا کە پێغەمبەرایەتی حەزرەتی محمد ڕاستە و لەسەر ئەم ڕاستیە دەلیل و موعجیزەیان دی لە دین وەرگەڕانەوە و ڕێگای گومڕاییان گرت خودا هەرگیز هیدایەتی کۆمەڵی ستەمکار نادات ئەوانە پاداشتی ڕەوایان ئەوەیە نەفرین و لەعنەتی خودا و فریشتەکان و موسڵمان و غەیری موسڵمانانیشیان لەسەرە چونکە تەنانەت ئینسانی کافریش ڕقیەتی لەو کەسەی مونکیری ڕاستی بێ و بزانێ ڕاستە و لێی هەڵگەڕێتەوە بەڵام کافرەکە نازانێ ڕاستیەکە کامەیە پاش ئەوەیش کە حەزرەتی محمد کرا بە پێغەمبەر زیاتر کافر بوون و باوەڕیان بە خۆی و بە قورئانەکەی نەکرد کە لە لایەن خوداوە نازڵ کراوە یان مەبەست ئەوەیە ئەو جولەکانە کە لە کتێبەکەی خۆیانا باسی پێغەمبەر کرابوو پێش ئەوەی بکرێ بە پێغەمبەر باوەڕیان پێی هەبوو کەچی پاشان کە بە پێغەمبەری نێررا ئیمانیان پێ نەهێنا و سەرپێچیان کرد و ئاژاوەیان نایەوە و ئینکاری قورئانیان کرد وەک ماڵی پاک و پوختە بۆ هەژار و خوێش و وەک جاه و پایە لە یارمەتیدانی خەڵکدا و وەک بەدەن لە خودا پەرستندا و وەک گیان لە جیهاددا بێگومان هەرچی سەرف بکەن لە ڕێی خودادا چ خۆشەویست و چ ناخۆشەویست خودا ئاگەدارە و پێی ئەزانێ و لێی ون نابێ ئەوە نەبێ کە ئیسرائیل واتە یەعقوب بە تایبەتی لەسەر خۆی حەرام کردبوو بەڵام کە موسا ڕەوانە کرا بە پێغەمبەری و تەوراتی بۆ نێررا هەندێ خواردەمەنی لە بەنی ئیسرائیلەکان حەرام کرا وەک گۆشت و شیری وشتر ئەمەش لەبەر کفر و زوڵم و خراپی و بەدڕەوشتیان دەبڕۆن ئەی جولەکەکان ئەگەر ڕاستەکەن تەورات بێنن بیخوێننەوە تا بزانن ئەو خواردەمەنیانە کە لە بەنی ئیسرائیلەکان حەرام کراون پێش نازڵ بوونی تەورات یان پاش نازڵ بوونی حەرام کراون وما كان من المشرکین پێیان بڵێ خودا ڕاست دەکات و هەرچی ئەو ناردوویەتی حەقە وەرن دوای ئایین و ڕەوشتی ئیبڕاهیم بکەون کە لە بتپەرستی لایدا و ڕووی کردە خوداپەرستی و هەرگیز لەوانە نەبوو هاوڕێ بۆ خودا بڕیار بدات بێگومان یەکەم خانوویە دروستکرابێ بۆ خودا پەرستی ئەو خانووەیە کە لە شاری مەککەدایە کە خانوویەکی پیرۆزە و هۆی شارەزایی هەموو ئینسانێکە چونکە قیبلە و شوێنی عیبادەتیانە فيه آيات بينات مقام إبراهيم هەر کەس بە ئیمان و بیروباوەڕی ئیسلامەتیەوە بچێتە ئەو ماڵە ئەوە لە دونیا و قیامەتدا ئەمین ئەبێ هەروەها واجبە لەسەر خەڵک ئەوی توانای هەیە و ئەتوانێ بیگاتێ زیارەتی بکات ئیتر هەر کەس کافر بێ و حەج نەکا ئەوە خودا لە عیبادەتی خەڵک بێ نیازە و موحتاجی کەس نیە ئەوەی خودا پەرستی بکات بۆ خۆی ئەکات وما الله بغافل عما تعملون بڵێ ئەی کیتابیەکان بۆچی ڕێگا لە موسڵمانان ئەگرن و ئاژاوەیان لە نێوانا ئەنێنەوە ئەتانەوێ ڕێگا لار و لە ئیسلام دوور بێ خۆ ئێوە خۆتان ئەزانن ئەم ئاینە ڕاستە و موسڵمانان ڕێگای ڕاستیان گرتووە یان مەبەست ئەوەیە وەک سەردەمی جاهیلیەت مەمێننەوە کە بە گژی یەکترا چوون بیری ئەو نیعمەتە بکەنەوە کە خودا ڕژاندی بەسەرتانا و ئەوە بوو ئێوە لە ناو خۆتانا دوژمن بوون و ماوەیەکی دوور و درێژ لە یەکترتان ئەکوشت ئەنجا خودا بە هۆی نیعمەتی ئیسلامی پیرۆزەوە ئاشتی کردنەوە و لە ناو خۆتانا بوون بە برای یەکتر ئێوە لەسەر لێواری چاڵی ئاگری دۆزەخ بوون و ئەگەر دینی ئیسلام فریاتان نەکەوتایە و ئیسلام نەبوونایە لەوانەبوو تێیکەون خودا هیدایەتی دان و ڕزگاری کردن لەو ئاگرە خودا بەم جۆرە ئایەتەکانتان بۆ ڕوونەکاتەوە تا زیاتر شارەزابن و ڕێگای ڕاستی ئاینی ئیسلامی پیرۆز بەرنەدەن وَأُولَٰئِکَ لَهُمْ عَذَابٌ عَظِیمٌ ئەی موسڵمانەکان، ئێوە وەک ئەو کیتابیانە مەبن کە سەبارەت بە خودا بە یەکزانین و ئەحواڵی ڕۆژی قیامەت جیاوازییان کەوتە بەین پاش ئەوەی کە ئایەتیان بۆ هات و ڕێگای ڕاستیان پیشان درا و پێغەمبەران ئامۆژگارییان ئەکردن ئەوانە سزایەکی گەورە ئەدرێن ئەوانەیان کە ڕوویان ڕەشە و خەجاڵەتی دەرگای خودان پێیان ئەوترێ بۆچی پاشەوەی ئیمانتان هێنا لە دین وەرگەڕانەوە و کافر بوون دەی ئەمڕۆ سزا بچێژن بە هۆی تاوانی هەرە گەورەتانەوە کە کافر بوونتانە. وَأَمَّا الَّذِينَ ابْيَضَّتْ چونکە ئێوە ئوممەتێکن ئەمر ئەکەن بە چاکە و نەهی ئەکەن لە خراپە و شارەزایی خەڵک ئەکەن و بەڕاستی ئیمانتان بە خودا هەیە ئەگەر کیتابیەکان بەڕاستی ئیمانیان بهێنایە چاکتر ئەبوو بۆیان بەڵام بەشی زۆریان لە ڕێگای دین لایان داوە و کافرن ئەو کیتابیانە ناتوانن زیانتان پێ بگەیەنن بە مەنعی بڵاو کردنەوەی دین ئەوە نەبێ کە ئازاری دڵتان ئەدەن ئەگەر شەڕیشتان لەگەڵ بکەن ناتوانن لە ڕووتانا بوەستن بەڵکو پشت هەڵەکەن و لە مەیدانی جەنگا ڕائەکەن پاش ئەوەیش هەرگیز یارمەتی نادرێن ذلک بما عصوا وکانوا یعتدون ئەم کتابیانە لە هەر شوێنێ بن و لە هەر لایێ دەرکەون کزی و سوکی دراوە بەسەریانا وەک خێوەت ئیلا بەهۆی پەیمانی سەلامەتیەوە نەبێ کە جزیەدانە کە لە زەمانی پێغەمبەرەوە صلی اللە علیه وسلم بووە هەتا ماوەیەکی زۆر یان بەهۆی پشتگیری دەسەڵاتداران وەک ئەمڕۆ چۆن دەوڵەتەکانی ئەوروپا و ئەمریکا و شوێنەکانی تر یارمەتیان ئەدەن و ئەیانپارێزن یان مەبەست ئەوەیە کە زەلیل و کز ئەبن مەگەر دەست بگرن بە ئاینی خودا و بە پەیمانی موسڵمانانەوە ئەم سوکیەش لەبەر ئەوەیە کە ئینکاری ئایەتەکانی خودایان ئەکرد و کافر بوون و بە ناحەق پێغەمبەرانیان ئەکوشت و ئازاریان ئەدان و بەدکار و تاوانبار و دەستدرێژ بوون ئەو کیتابیە چاکانە باوەڕیان بە خودا و بە ڕۆژی جەزا هەیە و ئەمرەکەن بە چاکە و نەهیەکەن لە خراپە و لە کاری خێر و چاکەدا پێش دەستی ئەکەن و زوو بە دەمیەوە ئەڕۆن ئەوانە لە زومرەی پیاو چاکان و خودا پەرستانن. وما يفعلوا من خير فلن يكفروه ئەو سەرفکراوە وەکو بایەکە سەرماوسۆڵەیەکی تیژی تێدا بێ و بدا لە کشتوکاڵی قەومێک کە بە کوفر و لەدین لادان زوڵمیان لە خۆیان کردبێ و ئەو کشتوکاڵیان بەرباد بکات و لەناوی بەرێت ئەم کافر و منافقانە خودا هەرگیز زوڵمی لێ نەکردوون خۆیان ستەمیان لە خۆیان کردووە بەهۆی ئەو ڕێگا خراپەوە کەوا گرتویانەتە بەر ئەوانە کۆتایی ناکەن لە بەدناو کردنتان و تێکدانتان و حەز ئەکەن ئێوە تووشی زیان ببن و بفەوتێن ئەوانە ڕق و کینەیان لە قسە و گوفتاریانا دەرەکەوێ و ناتوانن بیشارنەوە بەڵام ئەو ڕق و کینە و دوژمنایەتیەی لە دڵیاندایە زۆرترە وا ئێمە ئەم ئایەتەمان دەربارەی پێویستی دۆستایەتی موسوڵمانان و دوژمنایەتی کافران بۆ ڕوون کردنەوە ئەگەر ئێوە زیرەک بن و تێی بگەن. إن الله عليم بذات الصدور ئەوەتە ئێوە کە بە هەڵەدا چوون لە دۆستایەتی کافراندا ئەوانتان خۆش ئەوێ کەچی ئەوان هیچ ئێوەیان خۆش ناوێ ئێوە ئیمانتان بە هەموو کتێبێکی خودایی هەیە هی خۆتان و هی ئەوان و پێش ئەوانیش کەچی ئەوان ئیمانیان بە قورئانەکەی ئێوە نییە بەڵکو پێیان ناخۆشە ئێوە ئیمانتان بە کتێبەکەی ئەوانیش هەیە کە لە ڕێگاوبانە یا لە دانیشتنە پێیان ئەگەن بە مونافیقی و دوو ڕوویی ئەڵێن ئیمانمان هێناوە کەچی لە ناو خۆیانا کۆ ئەبنەوە لە ڕقانا پەنجەی خۆیان ئەگەزن کە ناتوانن تۆڵەتان لێ بستێنن بڵێ پێیان دەسا بەو ڕق و کینە و داخەوە بمرن خودا ئاگەدارە ئەزانێ چ ڕقێ لە دەروونتانا پەنگی خواردۆتەوە. ئەگەر بەش و بارێکی باشتان دەستکەوێ پێیان ناخۆشە، بەڵام ئەگەر زیانێکتان پێبگا پێی دڵخۆشەبن و ئەگەشێنەوە. ئێوە ئەگەر خۆتان بگرن و لە خودا بترسن ئەوان بە فێڵ و پیلان ناتوانن زیانتان پێبگەیەنن، بێگومان خودا ئاگای لە هەموو کارێکیان هەیە و تۆڵەیان لێ ئەسێنێتەوە. بیری ئەوە بکەرەوە کە چۆن لە سەرەتای غەزای ئوحوددا سەرلەبەیانی لە ماڵ دەرچوویت، جێگات بۆ موسڵمانان ئامادە ئەکرد و ڕێوشوێنی جەنگت پیشان ئەدان، خودا شنوایە و زانایە و ئاگای لە هەموو شت هەیە. اذ هم لەو کاتەدا کە دوو تاقم لە ئێوە، بەنو سەلەمەی خەزرەج و بەنو حارسەی ئەوس، خەتەرەی ئەوە ئەهات بە دڵیانا کە بێ هێزیی پیشان دەن و بترسن و ئەوەندەی نەمابوو دوای جەماعەتی ئیبن ئوبەی بکەون و هەڵێن، بەڵام خودا لەو خەتەرەیە پاراستنی و لە جەنگدا بەردەوام بوون. ئەبێ موسڵمانان هەر پشت بە خودا ببەستن و داوای یارمەتی و سەرکەوتن تەنها لەو بکەن. خودا لە مەعرەکەی بەدردا یارمەتی دان و سەری خستن بەسەر دوژمندا، ئەگەرچی ئێوە لەو ڕۆژەدا بێ حاڵ بوون و ژمارەتان کەم بوو، تفاقی جەنگتان کۆک نەبوو. سا لە خودا بترسن، بەڵکو ئەو لە خودا ترسانە ببێتە شوکری ئەو نیعمەتی سەرکەوتنە گەورەیە. کە لەو مەعرەکەی بەدرەدا خودا یارمەتی دان و تۆ ئەی محمد ئەتوت بە موسڵمانە جەنگاورەکان ئایا ئەوەتان بەس نیە کە خودا یارمەتیتان بدا بە سێ هەزار مەلائیکەی نازڵ کراو مەبەست ئەوەیە بەڵێ بەسە بەلە ان تصبروا وتتقوا نەخێر بەستانە و ئەگەر خۆگر بن لە ڕێگای خودادا و لێی بترسن و کافرەکان ئا ئێستە بگەڕێنەوە و بدەن بەسەرتاندا و تەنگەتاوتان بکەن خودا یارمەتیتان ئەدات و پێنج هەزار فریشتە ئەنێرێ بۆ یارمەتیتان کە خۆیان یان ئەسپەکانیان نیشانەدارن یا مەبەست ئەوەیە ئەو دەستەی ئەیوەشێنن لە کافرەکان دیارییە و نیشانەی دیارە شایەنی باسە ئەم پێنج ئایەتە دوابەدوای ئوحود نازڵ بوون و ئەم یارمەتیدانەشتان بۆ ئەوەیە خودا لە کۆمەڵی ئەو کافرانە کەم کاتەوە بە کوشتن و بە دیل کردن و بۆ ئەوەیە زەبوون و داخ لە دڵیان بکات و بە نائومێدی و سەرشۆڕی بگەڕێنەوە بۆ شوێنی خۆیان. ليس لك من الأمر شيء هەرچی لە ئاسمان و ئەرزایە هەمووی موڵکی خودایە و لەژێر دەستی ئەودایە، ئەوەی مەیلی لێ بێ لێی ئەبوورێ و لە تاوانی خۆش ئەبێ و ئەوەیشی بیەوێ سزای ئەدا، خودا گوناه پۆش و میهرەبانە. يا أيها الذين آمنوا لا تأكلوا ئەی خاوەن ئیمانەکان سود مەخۆن لە مامەڵەتانا بە چەند قات، لە خودا بترسن بەڵکو لە تۆڵە و سزای ڕۆژی قیامەت ڕزگار بن. کافرەکان هیوایان هەبوو پارەی ئەدا بە سوو بۆ ماوەیەک و پاشان زیادی ئەکرد تا وای لێ ئەهات بە پارەیەکی کەم ماڵی قەرزارەکە هەمووی تیا ئەچوو. بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن و لە فەرمانیان دەرمەچن، بەڵکو خودا بە میهرەبانی خۆی ڕەحمتان پێ بکات.